گەلێک گەورە و پایەدارە ئەو خوایی قورئانێکی پیرۆزی وای ناردۆتە خوارەوە بۆ سەر پێغەمبەر کە ڕاست و درۆ و حەق و ناحەق لێک جوێ کاتەوە بۆ ئەوەی ئەهلی جیهانەکانی پێ بترسێنێ لەو ڕۆژەی خوا سزای خراپەی لە خراپەکاران تێ ئاسێنێتەوە. الذی له ملک السماوات والارض ولم یتخذ ئەو خوایی کە موڵکی ئاسمان و زەوی هەمووی هی ئەوە و نەوەی بۆ خۆی ڕانەگرتووە و نەیویستووە و هاوبەش و هاوڕێی لە گەورەیی و پادشایی خۆیان نەبووە و نییە و هەموو شتێکی دروست کردووە و لە پێش دروست کردنیا لە عیلم و زانیاری خۆیا ئەندازەی بۆ داناوە و بەو پێیە دروستی کردووە. ئەو کافرە بتپەرستانە چەند بەناو خوایەکی هیچ و پوچی وایان بۆ خۆیان بڕیار داوە و کردویانن بە خوای خۆیان و ئەیان پەرستن کە هیچیان پێ دروست ناکرێ و بۆ خۆیان بنیادەم دروستیان ئەکا یا هەر خوا خۆی دروستی کردوون وەک دار و بەرد و تەنانەت بۆ خودی خۆیشیان هیچ زیان و سوودێکیان نییە و نە مەرگیان بەدەستە و نە ژیان و نە زیندوو کردنەوە لەو دونیادا. کافرەکان لەبارەی قورئانەوە وتیان، ئەم قورئانەی کە محەممەد هێناویەتی و ئەڵێ خوا بۆی نازڵ کردووە، لە درۆیەکی دەست هەڵبەستی خۆی بەولاوە نییە و هەندێ کەسی تریش یارمەتییان داوە بۆ هەڵبەستن و دروستکردنی، بەڕاستی ئەمانە کەوا ئەڵێن زوڵم و ناحەقیان کردووە کە قورئانی کەلامی خوا بە دەست هەڵبەست دائەنێن و ساختەچێتییان کردووە کە قورئانی کەلامی خوا ئەدەنە باڵ پێغەمبەر خۆی و ئەڵێن بۆ خۆی و بە یارمەتی چەند کەسێک دروستی کردووە. انه کان غفورا رحیما. تۆ بەو کافرانە بڵێ، نەخێر وا نییە کە ئێوە ئەڵێن، ئەم قورئانە ئەو خوایە ناردویەتی خوار کە هەرچی ڕاز و نهێنی لە ئەرز و ئاسمانا هەیە هەمووی پێ زانێ و خوایەکی تاوان بەخش و میهرەبانە، وا ئێستا سزاتان نادات لەسەر ئەم درۆ و دەلەسانەی لەبارەی قورئانەوە ئەیانکەن و لێتان ئەگەڕێ تا ڕۆژی قیامەت. فریشتەی بەرپرسی سزادانیش لە وەڵامی هاوار و بانگەبانگ و واوەیلاکردنەکەیانا پێیانەڵێن، هەر تەنیا جارێ ئاواتی مەرگ مەخوازن، زۆر جار ئاواتی مەرگی خۆتان بخوازن، چونکە مەرگ تاقە جارێکە و ئەبڕێتەوە، بەڵام ژیانی دۆزەختان هەمیشەیی و هەتاهەتاییە. کان علی ربک وعدا مسئولا. هەیە بۆ ئەهلی بەهەشت لەو بەهەشتەدا کە گفتیان دراوەتێ پێی هەرچی شتێ خۆیان ئارەزووی بکەن هەمیشەییش لەو بەهەشتەدا ئەمێننەوە و قەت لێی ناچنە دەرەوە و ئەمە گفتێکە خوا داویە بەو لە خوا ترسانە و ئەوانیش داوای ئەکەن و خوا گفتەکەی خۆییان بۆ دێنێتە دی. بیر لەو ڕۆژە بکەرەوە کە خوا بتپەرستەکان زیندوو ئەکاتەوە و کۆیان ئەکاتەوە بۆ لێپرسینەوە لەگەڵ بتەکانیان کە ئەیانپەرستن و خۆیان نەئەپەرست و پێیان ئەڵێ، ئەی بتەکان! ئێوە بوون بەندەکانی منتان گومڕا کرد و واتان لێکردن لە خوا پەرستنەوە بێنە سەر پەرستنی ئێوە؟ یان ئەوان خۆیان بوون ڕێیان ون کرد؟ ئێمە هەرگیز بۆمان نەبووە لە تۆ بەولاوە کەس بگرین بە پشت و پەنا و بە خەڵک بڵێین پشتمان پێ ببەستن، بەڵام تۆ خۆت گوزەرانی خۆشت بە خۆیان و باوباپیرانیان دا و ئەوانیش لە خۆبایی و بەلەسە بوون و ناوهێنانی تۆیان لە یاد چوو گوێیان بە تۆ و بە ئایینی تۆ نەئەدا و تاقمێکی لە ڕووی ئایینەوە ماڵوێران و بەربادیان لێ دەرچوو. ئێمە بەر لە تۆ هیچ پێغەمبەرێکمان نەناردووە وەک خەڵکی تر خواردەمەنی نەخواردبێ و بەناو بازاڕا نەڕۆشتبێ و ئێمە هەندێ لە ئێوەمان کردووە بە مایەی تاقیکردنەوەی هەندێکی ترتان تا بزانین کێ سەبر و تەحەمولی هەیە و کێ نیەتی وەک ئەوە کە هەژار بە دەوڵەمەند تاقی بکەینەوە بزانین سەبرەکا لەسەر هەژاری خۆی و پێغەمبەران بەو خەڵکانە تاقی بکەینەوە کە ناردووماننەتە سەریان بزانین تەحەمولی ئازار و قسەی تاڵ و سوێری باوەڕنەهاوردووەکان ئەکەن یان نا، خوایش خۆی چاوی لێیە هەر یەکە چۆن ئەجوڵێتەوە و چۆن مامەڵە ئەکا. وقال الذین لا یرجون لقاءنا. وتیان، ئەوە بۆچی فریشتەیەکمان لەلای خواوە نازڵ نەکرایە سەر ئایینمان پێ ڕابگەیەنێ لەجیاتی پێغەمبەرێکی ئادەمیزادی وەک خۆمان؟ یا بۆ بە چاوی خۆمان خوای خۆمان نابینین؟ ئەمانە خۆیانیان زۆر بەزل زانیوە، داوای شتی وایان کردووە و تا ڕاددەیەکی زۆر گەورە لە سنووری خۆیان دەرچوون. فجعلناه هباء منثورا ئێمە ئەچینە سەر هەر کارێکی باشیش کە ئەو کافرانە لە دونیادا کردویانە ئەیکەین بە تۆز و گردی با بردوو چونکە باوەڕ بە خوا و مەرجەکانی تری ئیمانی لەگەڵ نەبووە و لەبەرئەوە ئەو کارە چاکانەیان هیچ دادێکیان نادا ئەم باشتری و خۆشتریە یا بە بەراورد لەگەڵ باشی و خۆشی کافرانە لە دونیادا یا هەر بە مەعنای باشی و خۆشیە نەک ئەوە کە لە هی کافرەکان باشتر و خۆشتر بێ لەو دونیا چونکە جێی ئەوان دۆزەخە کەوا سزایان ئەدرێ تیایا و هیچ خۆشیەکی تێدا نیە اتخذت مع الرسول سبیلا بیر لەو ڕۆژە بکەرەوە کە ستەمکار لە داخانا و لەبەر پەشیمانی خۆی لەوە کە لە دونیادا ستەمکاری کردووە دەستی خۆی ئەگەزێ و ئەڵێ بریا لەگەڵ پێغەمبەری ڕێگا پیشاندەردا ڕێگای ڕاستی ئیسلامەتیم بگرتایەتە بەر و بە گوێم بکردایە بەڕاستی ئەو کابرا گومڕای کردم و دووری خستمەوە لە یادی خوا پاش ئەوەی کە هاتبووە بەردەستم و ئەمتوانی یادی خوا بکەمەوە و ڕێی ڕاست بگرمە بەر بەڕاستی شەیتان کە ئادەمیزاد لە ڕێگای خوا دوورەخاتەوە و ئەیخاتە سەر خەتی گومڕاهان نائومێد و دەسخەڕۆیەکا وکفی بربک هادیا و نصیرا. هەر بەم جۆرە کە دوژمنی کافرمان بۆ گیانی تۆ دروست کردووە بۆ هەموو پێغەمبەرێکیش بەر لە تۆ دوژمنێکمان لە تاوانباران دروست کردبوو بەڵام تۆ گوێی مەدەرێ تۆ خوات بە تەنیا خۆی بەسە بۆ ڕێگا پیشاندان و یارمەتیدانت لە تەنگانەدا. رتلناه ترتیلا. کافرەکان وتیشیان ئەوە بۆ قورئانی بە جارێ بۆ نەهاتۆتە خوار؟ وەڵامی ئەم قسەی کافران ئەوەیە بۆیە بە پارچە پارچە ناردومانەتە خوار تا دڵتی پێ بەهێز بکەین و بتوانی لەبەری بکەی و لەسەر خۆو بە ئارام بۆمان خوێندیەوە تا باش بۆت ڕەوان بکرێ. هەرکاتێ بتبینن بە گاڵتەجاڕی خۆیان نەبێ بە هیچی ترت ناکەن واتە هەرچەند بتبینن گاڵتەت پێ ئەکەن ئەڵێن ئەم کابرایە گوایە خوا بە پێغەمبەرێتی ناردوێتی قەد ئەم پیاوە بۆ ئەو کارە دەست نادا. ان کاد لیضلنا عن آلهتنا لولا ان ئەڵێن، ئەوەندەی نەمابوو ئەم کابرا ڕێمان بۆ لای خوای خۆمان پێ ون کا و لە ئایینی خۆمان هەڵمانگێڕێتەوە ئەگەر دانمان بە بتەکانی خۆمانا نەگرتایە و لەسەر ئایینی خۆمان سوور نەبووینایە با هەر وا بڵێن سبەینێ کە سزای دۆزەخ بە چاوی خۆیان ئەبینن ئەزانن کێ لە هەر کەس گومڕاترە دیارە ئەوان گومڕان کە لەسەر بتپەرستی مابوونەوە و موسڵمان نەبوون. یان لات وایە بەشی زۆری ئەو جۆرە کەسانە لەوانەن قسەی ڕاستیان بە گوێدا بچێ یا بفامن و ڕاست و درۆ و چاک و خراپ لێک بکەنەوە ئەوانە وەک چوارپێ نەبێ وەک هیچی تر وا نین و بەڵکو لە بارەی لێک جوێکردنەوەی ڕێ ڕاست و چەوتەوە لە چوارپێیش گومڕاترن ئەوە تۆ ناڕوانی بۆ کاری خوای خۆت چۆن سێبەری بەسەر پانتایی زەویا ڕاکێشاوە وەک لە پاش ڕۆژئاواوە تا خۆرکەوتنی ڕۆژی دوایی و ئەگەر ئارەزووی لێبوایە ئەو سێبەری تا دنیا دنیایە ئەهێشتەوە پاشان ڕۆژی لە کەناری ئاسمانەوە دەرکرد و کە ڕۆژ دەرکەوت ئەو ڕۆژ دەرکەوتنەی کرد بە دەلیلی ئەوە کە سێبەر شتێکی جێگرتوو بوو لەبەر ئەوە کە لە هەندێ شوێنا مایەوە و لە هەندێ شوێنا نەما وەک فەرموویەتی بەڕاستی ئەم باسانەمان بە جۆرەهای جیا جیا لە ناو خەڵکا گۆڕیوە و بۆمان گێڕاونەتەوە بۆ ئەوەی بیر بکەنەوە و بزانن خوا چ توانا و بە دەسەڵاتێکە بەڵام بەشی زۆری خەڵک لە ئینکاری خوا و بێ فەرمانی کردنی بەو لاوەیان نەویستووە. ولو شئنا لبعثنا فی کل قریە نذیرا. خوا ئەو خوایە دوو دەریا ئەکا بە دراوسێ و هاوشانیەک یەکیان شیرینە و تینوێتی لا ئەبا و یەکیان سوێرە و لە ڕاددە بە دەر شۆرە و ڕێلەیەک گرێکیشی لە نێوان هەردووکیانا داناوە و ناکۆکیەکی زۆریشی خستۆتە نێوان سروشتی هەردووکیانەوە. کە هەر یەکێ تامێکی هەیە و کە کەمەکەیان ئەڕژێتە ناو زۆرەکەیان تا ماوەیەک هەر یەکێکیان ڕێ و جێیەکی تایبەتی خۆی هەیە و تێکەڵی یەک نابن و هەر کام تامی خۆی ئەپارێزێ وەک ئاوی شەتولعەرەب کە ئەڕژێتە دەریای هیندەوە ئەمیان شیرینە و ئەویان سوێرە و ماوەیەکیش ئاوە شیرینەکەی شەتولعەرەب لە دەریا سوێرەکەی هیندا هەر بە شیرینی ئەمێنێ و تێکەڵی ئەو نابێ و کار لە یەکا ناکەن. پاش ئەوە ئەو کۆمەڵە ئادەمیزادانەی کردووە بە دوو بەش، بەشێکیان نێرینەکانیانن کە ئەمیان کوڕی ئەو و ئەو کوڕی ئەوی ترە و بەشێکیان مێیینەکانیانن کە لە ڕێگای شووکردن و ژن و ژنخوازەوە خزمایەتیان لە گەڵ نێرەکانیان پێ ئەکرێ و خوا دەسەڵاتی بەسەر هەموو شتێکا ئەشکێ. کە بەو کافرانە بوترێ سوژدە بەرن بۆ خوای میهرەبان و بەڕەحم ئەڵێن خوای میهرەبان چیە ئێمە چۆن سوژدە ئەبەین بۆ ئەوەی تۆ فرمانمان ئەدەیتێ سوژدەی بۆ بەرین و ئەم فرمانەی تۆ دورە پەرێزتریان ئەکا تبارک الذی جعل فی السماء خوا ئەو خوایە شەو ڕۆژی کردووە بە پاشکۆی یەکتر و هەر کامیان بە دوای ئەویانا دێ و ئەمەی بۆ پەند و ئامۆژگاری وەرگرتن کردووە بۆ هەر کەس بیەوێ پەند و ئامۆژگاری وەرگرێ یا بیەوێ سوپاسی لوتفی خوا بکا. وعباد الرحمن الذین یمشون ئەگەر مرۆی نەفام قسەی ناپەسەند و ناخۆشیان لەگەڵ بکەن، ئەمان قسەی ئاشتیخوازانەیان لەگەڵ ئەکەن و شەڕانی نابن لەگەڵیان و پێیان ئەڵێن، سلام علیکم. والذین یبیتون لربهم سجدا وقیاما. هەروەها ئەوانەن شەو بە سوجدە بردن بۆ خوا و بە نوێژکردن و لە نوێژا ڕاوەستان بۆ خوا بەسەر ئەبەن. ومن یفعل ذلک یلقی اثاما. هەروەها ئەوانەن لەگەڵ خودادا هاوار ناکەنە خوایەکی تر و خوای تر ناپەرستن و گیانی ئادەمیزاد ناکێشن کە خوا حەرامی کردووە گیانی بکێشرێ و بکوژرێ مەگەر بە حەق وەک ئەوە کە یەکێکی کوشتبێ و داوێن پیسی ناکەن و هەرکەس ئەوانە بکا تووشی گوناه و تاوانە بێ. وکان اللە غفورا رحیما مەگەر یەکێک کە تۆبەی کردبێ لە کافری و باوەڕی بە خوا هەبێ و ئیشی چاکەی کردبێ. ئەو جۆرە کەسانە هەرچی کاری خراپیان لەوەو پێش کردووە خوا بۆیان ئەگۆڕێ بە چاکە و خوا گوناهبەخش و بەڕەحم و میهرەبانە. یلقون فیها تحیە و سلاما. ئەوانە بەرامبەر بە خۆڕاگرتنیان لەسەر ئەرک و ناڕەحەتی خواپەرستی و گوناه نەکردن بەرزترین شوێنی بەهەشتیان لە پاداشا ئەدرێتێ و لەو شوێنانەدا فریشتە سڵاویان لێ ئەکەن و دوعای خێر و خۆشییان بۆ ئەکەن. تۆ ئەی محەممەد بەو کافرانە بڵێ، خوا هیچ بایەخێکتان ناداتێ، ئەگەر لەبەر ئەوە نەبێ کە بانگتان بکا بۆ باوەڕ بە خوا و بە پێغەمبەری خوا تا لەوە پاش بڕوبیانووتان نەمێنێ و نەڵێن کەس بانگی نەکردین بۆ موسڵمان بوون، چونکە ئێوە خوا و پێغەمبەرتان بە درۆ لە قەڵەم داوە و لەبەرئەوە سزای ئەو تاوانەتان پێوە ئەنووسێ و ناچاری ئەبێ و ئەو سزایەتان هەر ئەدرێ. ئومو سەلەمە دایکی باوەرداران ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وەسفی قورئان خوێندنی پێغەمبەری دەکرد صلی اللە علیه وسلم کە قورئان خوێندنەکەی پیت بە پیت تەفسیر ئامێز بوو. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.